أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي بەیتی عەفوەن بیست و هەشت لە مەنزومە کە دانەر دەفەرمێت، متفق لفظا وخطا متفق وضده فیما ذکرنا المفترق. دانەر لەم بەیتەدا دوو جۆری تر لە زاراوەکانی فەرموودە ڕاویەک لە ڕاویەکان ناوی خۆی و ناوی باوکی و یا لەقەب و کونیەکەی لەگە ناوی کەسێکی تر یا چەند کەسێکی تر لە یەک دەچێت واتە هەم لە ڕووی لەفزەوە وەک دانەر لە دێڕی یەکەمدا لە بەیتەکەدا دەڵێتن متفق لفظا و خطا یعنی هەم لە ڕووی شێوازی نووسینەکە هەم لە ڕووی شێوازی خوێندنەوەی ناوەکان لە یەک دەچن وەک یەکن ئەوە پێی دەلێ متفق وەک ابن کەثیر لە بەعس الحەسیس دا باسی کردووە نمونەکی هینایتەوە ئەویش خەلیلی بنی ئەحمەدە دیارە خەلیلی بنی ئەحمەد شەش ناومان هەیە یاخود شەش کەسمان هەیە بەو ناوەی شەش کەس هەیە بەو ناوەی کەسی جیاوازن و ابنی کەثیر لە بەعسول حەثید هەمووانی تەرجمەی هەمووانی هیناوەتەوە و پێچەوانەکەشی گوتمان، هەر لە دێڕی دووەمی ئەم بەیتەدا فەرمێت، وضد فیما ذکرنا المفترق، و بە پێچەوانەی ئەمەش ئەوە پێی دەڵێن مفترق، ئەگەر بێت و ناوی خۆی و باوکی یان ناوی خۆی یا ناوی باوکی لە ناوی ڕاویەکی ڕاویەکانی دیکە ڕاویەک یان ڕاویەکانی تر جیاواز بێتن ئەوە پێی دەڵێن مفترق واتە جیاوازە. کەواتە ئەگەر ناوەکان جیاواز بێن ئەمە هیچ کێشەمان نییە بەڵام گرنگی ئەم فەنە و ئەم هونەرە لە چیدایە لەوەدایە کە گەر هات و ئێمە ڕاویەکمان هەبوو کە چەند کەسێک دوو کەس یا زیاتر بەو ناوە ناویان هاتووە دەبی ئێمە یەکلای بکەینەوە لێکۆلینەوە بکەین ئاخۆ ئەم کەسەکە ناوی ناویان لێک دەچێت کە لە سەنەدەکەدا هاتووە کامەیانە ئەمەش زۆر زۆر گرنگە لەبەر ئەوەی دەبینی پلە و پایەی ڕاویەکان وەک یەک نین هەیە متمانە پێکرا و جێگیرە لە ڕووی لەبەرکردن واتە ثقە و سەبتە و هەشمانە لاوازە، کێشە لە عەدالەتی هەیە یا کێشە لە لەبەرکردن و هەلگرتنی هەیە یا کێشە لە هەردووکیانی هەیە، هەردووکیان هەیە، هەشە مەترووکە، فەرموودەکانی ڕەت دەکرێتەوە، هەشە درۆزنە، بۆ ئەوە دەبی ئێمە بزانین کە ئەو ڕاوییە کامە ڕاوییە، هەتاوەکوو کاتێک کە لە دوای تەخریج، واتە لە دوای ئەوەی کە فەرموودەکەمان تەخریج کرد و سەنەدەکەمان خوێندنەوە بەردەست کرد ئێمە هەریەک لە ڕاویەکان دەبی لێ بکۆرینەوە کە لە چ پێگە و پایەیەکە هەتاوەکو ئەو حکومەی کە شایستەی ئەو ڕاویە پێی بدەین و لە کۆتاییدا حوکمی فەرموودەکەشمان بۆ بە دیار دەکەوێت و دیارە وەک ئیبن عثیمین ڕحمەتی خوای لەسەر بێ لە شیکردنەوەی خۆی لە منزومەی بەیقونی دەفەرمێت هەمیشە متتەفق و مفتەریق لە ناو سەنەدە واتە پەیوەندی بە ڕاویەکانەوە هەیە هیچ پەیوەندیەکی بە دەقەوە بە مەتنەوە نییە و ئەگەریش هەردوو یا ئەو دوو کەسە یا ئەو زیاتر چەند کەسەی کە ناویان وەک یەکە ناویان لێک دەچیتن ئەگە هەموویان لە یەک پایە بن بۆ نمونە هەر هەمویان سیقە و سەبت بن ئەمە کێشەمانە و بە پێچوانە شوەگەر هەمویان مەسەەن لاواز بن ئەوە لێرەدا هیچ جیاوازیەک ناکرێتن لە حکمی فەرمودەکە چکە ئەمە غایەت لە زانستی فەرمودەناسی ئەوەیە کە ئێمە خاوێن ڕاگرتن و پارێزگاریکردن لە فەرمودەیە و و وەرگرتنی حکومە لەو فەرمودەکە ئایا ئەو فەرمودەیە چ جۆرێکە و حکومەکەی چییە ئایا کاری پێ دەکرێت مەقبولە یا مەڕدوودە ڕەت دەکرێتەوە دیارە خەتیبی بەغدادیش ڕەحمەتی خوای لێ بێتن لە زۆربەی جۆرەکانی زاراوەی فەرموودە کتابی داناوە و لەم بوارەشەوە متفق و مفتەریق کتابی داناوە گەیشتینە خاڵی گەیشتینە بەیتی بیست و نۆیەم کە دانەری منزومە ڕەحمەتی خۆی لەسەر بێ فەرمێت مؤتەلیف متفق الخطی فقط ئەوەش تۆزێک قورسە دەبی هەتاوەکو دەتوانن هەزمی بکەن و جیاوازی بکەن لە نێوانیان بەڵام ئەمانەش دوو جۆری زاراوەی ترن لە زاراوەکاندا مؤتەلیف مەبەستی چیە لە ڕووی زماندا مەبەستی ئەوەیە و لە زارەوە مەبەستی چی دێت؟ مەبەستی ئەوەیە کاتێک لە شێوازی نووسین ناوەکان وەک یەک بن لە ڕسم خەتەکەدا یان لە یەک نزیک بن لە یەک بچن بەڵام لە دەربڕیندا و لە خوێندنەوەدا جیاواز بن. ئیبن سەلاحی شارەزووریش دەفەرمێتن ئەمە فەنێکی زۆر گرنگە و بەنرخە هەر فەرموودەناسێک گەر بێت و لێی بێئاگابێتن ئەوە تووشی هەلەی گەورە دەبێتن و خۆشی کتابی لەسەر مختلف و مختلف داناوە و هەندێک نمونەش مانهێناوەتەوە لە چەند کتێبێکەوە لە کتوبی شەرح ئەگەر هات و جیاوازی لە حرەکاتدا بوو بۆ نمونە لە شەدە یا لە فەتحە یا لە زەمە یا لە سکون بۆ نمونە ئێمە سەلاممان هەیە و سەلامیشمان هەیە سەلام و سەسلام دیارە کەسی جیاوازیشن یانی ئێمە کەسمان کەسێکمان هەیە ناوی یا ناوی باوکی سەلامە هەشە هەشمانە سەلامە کەواتە دەبینی لێرە بە یەک شەدە ناوەکە گۆڕا و هەروەها وەکو عمارە و عیمارە عفوان عمارە و عمارە عیمارە و عمارە بە زەممی عین و بە کەسری عین عمارە و عیمارە بۆیە سین و شین وەک یەک بوون، یا و با و تا و ئەمانەش دیسا وەک یەک بوون دەنووسران، دەبی کەسەکە بخۆی لە زانین و زیرەکی و شارەزای خۆی زانیاری خۆی جیا کردبایەوە کە ئەمە یا یا با یا تا شینە یا سینە دەکرێت لەوەدا خۆی دەبینێتەوە کە ئێمە جیاوازی بکەن لە لێوان ڕاویەکان لەوانەیە هەندێک لە ڕاویەکان ناویان وەک یەک بێت یا لێک نزیک بێت گوتمان جۆری یەکەم ئەوەی گوتمان متتەفقەکە متتەفقەکە بە تەواوی لێک دەچێت ینی ناوی خۆی و باوکی یا کونیەکانیان لە قەبەکانە بە تەواوی وەک یەکە بەڵام موتەلیف و مختلف جیاوازییەک هەیە، یانی لەگەڵ ئەوەشدا کە لە شێوازی نووسینەکەدا لێک نزیکن، بەڵام لەگەڵ نزیکبوونەکەشدا بە تەواوی سەتا سەد وەک یەک نین، جیاوازییەک هەیە و بە شەد، هەر وەک گوتمان شەدە و زەممە یاخود پیتێک یا دوو پیت جیاوازی هەیە. ئەوەش دەبی لێک جیا بکرێتەوە تاوەکو حوکمی ڕاویەکان هەر یەکەو لە شوێ لە شوێازی شوێ شوێن و پێگە و پایەی خۆی دابنرێتن هەتاوەکو لە کۆتاییدا حوکمی حەدیسەکەمان وەک خۆی بۆ بەدەر بکەوێت گەیشتینە خاڵی سیەم ئەفەرمێت والمنكر الفرد به راو غدا تعديله لا يحمل التفردا مونکەڕ لە زمانەوانی پێچەوانەی مەعروفە، مەعروفیش واتە ناسراو ناسراو کەواتە مونکەڕ یعنی نەناسراو وە لە زاراوەدا واتە لە مستەلەح بریتییە لە گێڕانەوەی کەسێکی لاواز ڕاویەکی لاواز بە جۆرێک کە گێڕانەوەکەی جیاواز بێت لە کەسێک کە لە خۆی لە پێشترە، لە خۆی ئەولاترە، واتە کەسێکی لاواز لە کەسێکی سیقە یان سەدوق ڕەوایەت بکا کە پێگەی لە خۆی گەورەترە، یاخود ئەگەر بێت و دەبی هەر جیاوازیەکە لە نێوان لاواز و کەسێک لە خۆی لە پێشتر بێتن ئەمان گوتمان ئەگەر بێت و کەسەکە سیقە بێت متمانە پێکراو بێت بەڵام تەفەڕوت بکوڕد گێڕانەوەکەی جیاواز بتن لە کەسانی لە خۆی سیقەتر ئەمە گوتمان پێی دەڵێن شاز. بەڵام لێرە دانەری مەنزومە ئیمامی بەیقونی ڕحمەتی خۆی لەسەر بێت مەبەستی لێرە منکەری فەردە چونکە منکەر جیاوازی هەیە لە نێوان زانان لە پێناسەکردنی منکەر دیارە هەریەکە و منکەری بە شێوازەک پێناسە کردووە بۆ نموونە هەندێک پێیان وایە مونکەر بریتییە لە ڕیوایەتکردنی کەسێکی لاواز بە جۆرێک گێڕانەوەی جیاواز بێت لە گێڕانەوەی کەسێکی مانەپێکراو، تەنانەت ئەگەر هەردوولا هەردوو ڕاوییەکە قوتابی یەک شێخ بن، ئەمە ئەوەی کە ئێستا شیمان کردەوە. هەندێکی تریش منکەریان بەوە پێناسە کردیە کە گێڕانەوەی تەنها کەسێک بێتن بە جۆرێک ئەم کەسە بە تەنیا گێڕانەوەی جێگای قبول کردن نەبێت و هەر ئەمەش مەبەستی دانەری مەنزومەی بەیقونی واتە ئیمامی بەیقونی ڕەحمەتی خوای لێ بێت لۆچ چونکە لە بەیتەکەیدا منکەری لە دوو منکەری فەردی هینایتەوە دەلێت و المنکر الفرد به راو غدا واتە ئەگەر بێت و کەسێک کە لاواز بێتن بە تەنیاش ئەوە کە جیاواز بکاتن یعنی عفوەن ڕیوایەت بکاتن یعنی کەسەکە منکەر بێت لاواز بێت و بە تەنیاش ڕیوایەتەکە بکاتن تعدیله لا یحمل التفردا ئەوە ئەگەر بێت و لە زانستی جەرح و تعدیلدا تەفەڕودەکەی قبول نەکرێت واتە کەسێک نەبێت کە لە ڕووی جەرح و تەعدیلەوە، لە ڕووی پلە و پاگە و پایەوە کەسێکی وا بێتن کە ئەگەر بە تەنیاش حەدیسەکە ڕیوایەت بکاتن ئەوا لێی وەربگیرێت. ئێمە گۆتمان میڕارەن و تیکڕارەن باسی حەدیسی انما الاعمال بالنیاتمان کرد کە تەفەڕودمان هەیە تێیدا لە چەند تەبەقەدا بەڵام لەبەر ئەوەی هەر هەموویان سیقە و ثەبت بووینە ئەوە فەرموودەکە وەردەگیرێ و صەحیحە و وە بەلکو فەرموودەیەکی مەشهوریشە و ئەحکامی لەسەر بنیات نراوە جا بۆیە ئەگەر بێت و ئەو کەسە کەسێکی لاواز بێت و بە تەنیاش ڕیواتەکە فەرمودەکە ڕیواەت بکاتن و مخالفەی خەلکی تریش بکاتن ئەوە ئەو فەرمودە دەچیتە خانەی منکەڕ بەو کەسەش دەرێن من کەرول حەدیث یعنی فەرمودەی منکەر دەگێڕێتەوە ابن حەجەری ئەسقەلانی ڕەحمەتی خوای لێبی لە نخبەت الفکردا باس دەکاتن دەڵێت بەو مانایە کە هێنراوەتەوە ئەوە لە غەریبە نزیک دەکاتەوە لە فەرمودەی غەریب گەنی کەواتە لێرەدا هاومانە و مڕادیفی غەریبە سودەکانیش لە پۆلێن کردنی فەرموودەی مونکەر ئەوەیە کە هەر وەک ئیمامی بەیهەقی ڕەحمەتی خوای لەسەر بێتن دەڵێت، فەرموودەی مونکەر پشتی پێ نابەسرێتن و حوججە نییە، بەلگەی پێ ناهێندرێتەوە، یانی ئەگەر ئێمە فەرموودەیەکمان بۆ دەرکەوت کە کەسێکی لاواز ڕیوایەتی دەکا، بە تەنها ڕیوایەتی دەکا، پێچەوانەی گێڕانەوەی خەلکی ترە، یاخود تەنها ئەو ڕێ و ئەو فەرمودەی ڕیوات کردووە بە هیچ شێوازێکی تر نا کۆک وەنا جیاواز لەوی ڕیواتی تر ناهاتووە ئەوە فەرمودەکە دەبیتە منکەڕ و ناکر حجەی پێ بهێندرێتەوە بەلگەی پێ بهێندرێتەوە و سوودی دووەم قازانجی دووەم لە زانینی ئەوەیە کە وەک ئیبن سەلاح دەفەرمێتن ئیبن سەلا ئەفەرمێ جیاوازی نەکردووە لە بینی منکەڕ و شاز لاوی هەردووکیان وەک یەکن شاز گوتمان کەسێک ئەگەر بێت و سیقە بێت بەڵام گێڕانەوەی جیاواز بێت بە جیاواز بێت مخالف بێتن لە گێڕانەوەی کەسانی کە لە خۆی لە پێشترن لە ڕووی پێگە و پایەوە ئیوی شازە کە ئیوی وەرناگیرێتن منکر الحدیث کە کەسێکی لاوازە ئەولاترە کەواتە هێشتا خراپترە جۆرەکەی بەڵام ئیبن سەلاح جیاوازی نەکردووە هەردووکی لایوی یەک جۆرن و حجەش نینە کاری پێ ناکرێت ئیبن حەجەر دەڵێت ئیمامی ئەحمەد و نەسائی ڕەحمەتی خوان لێبێتن و کەسانی تریش لە ڕەخنەگران ئەوانە پێش ئەوانە کە پێشە خۆی بووینە تعریفەکەی لەوانەوە وەرگتووە واتە کەسێکی لاواز بە تەنیا ڕیواەت بکاتن و بە جۆرێک لاوازیەکەی ئەوەندەیە ئەوەندە لاوازیەکەی بەقوەتە بەهێزە کە تەنانەت ئەگەر بێت و ئێمە ئەو فەرمودە شاهدی تریشمان لەسەر هەبێت شاهدیش گوتمان ینی لە ڕێگەی سەحابیەکی ترەوە ڕیواەت کرابیتن دیسا پێ بەهێز نابێتن لەبەر ئەوەی حەدیسێک کە زەعفەکەی شەدید بیتن دایمەن ئەوەی بکەنە قاعدە لای خۆتان ئەگەر بێت و بینیتان لە شوێنێک وتیان ئەو ڕاویە ضعفەکەی شەدیدە یا ئەو سەنەدە ئەو فەرموودە بەو سەنەدەوە ضعفەکەی شەدیدە بزانن ئیج جەبر ناکرێت واتە پینە ناکرێت واتە ئەگەر بێت و مەبەستی لەوەیە ئەو کەسەی کە بە تەنیا ڕیواەت دەکاتن و هەموو زانان کۆکن لەسەر ئەوەی کە ئەو کەسە لاوازە و لاوازیەکەشی بریتییە لە درۆکردن درۆکردن نە لە فەرموودەی پێغەمبەری خۆشەویست صلی اللە علیه و سلم چونکە ئێمە دوو کەسمان هەیە درۆ دەکاتن یەک لە قسەی خۆیدا قسەی ئاسایی خۆی لەگە خەڵکی درۆزنە ئەوە فەرموودەکەی وەکو عقوبەیەک لێوەرناگیرێتن پێی دەڵێن مەتروک بەڵام کەسێک ئەگەر بێت و لە فەرموودەی پێغەمبەری سەوسەم درۆ بکا کە دێینە سەری لە کۆتا جۆرەکانی فەرموودە لێرە لەم منزومەیەدا کە مەوضوعە ئەو کەسەی کە درۆ بەزاری پێغەمبەری دەکا سەوسەلم پێی دەڵێن واضح کەسێک کە درۆ هەلدەبەسێتن بە زاری پێغەمبەری خۆشەویستە وسلم ئەوا فەرموودەکەی هەر ناوی لە بۆ ئەوە ناوی لێنرا فەرمودان لە زمنی فەرموودە ناوی هێنراوە تەنها لۆ بەیانکردە ئەگەرنا هەلبەستراو هیچ فڕی بەسەر فەرموودەوە نییە، درۆو بوختانێکە بە پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم بە زاری وی کراوە بە زاری وی یا کار و کردەوەک خرایتە پاڵەوی کە ئیوی نییە بەڵام مەتروک ئەو کەسەیە کە درۆ دەکاتن لە قسەی ئاسایی خۆیدا لەگەل خەلکی بۆیەش دوو لە تەیسیر مستەلە حەدیس کە شێخ محمود تەحان باسی دەکاتن دەڵێ دوو هۆکار هەیە بۆ ئەوەی کەسێک ڕاویەک تۆمەتبار بکرێتن بەوەی بە کە مەتروکە یەک هۆکار یەکەم ئەوەیە کە ئەم فەرمودە تەنها لە ڕێگەی ئەم ڕاویەوە گێردرابیتەوە و پێچەوانەی بنەمە کارپێکراوەکانیش بیتن یانی تەفەڕودی تێدا هەبیتن و هەروەها بە پێچەوانەی بنەماکانیشەوە بیتن ە کەسەکە لاواز بیتن و کەسەکە دروی لە قسە ئاسایەکانیەوە بە دەرکەتبین ئەوی دووەمیش ئەوەیە کە لە قسەی ئاسای خۆی درۆی کردبی بەڵام لە فەرمودەی پێغەمبەری خۆشەوی سەسلم درۆی لێ بەدی نەکراوە نمونەشی هینایتەوە وەکو ئەو فەرموودەی کە، عمرو بن شمر الجعفی الکوفی الشیعی عن جابر عن ابی طفیل عن علی و عمار قال دەڵێ وەکو عمرو بن شمری جعفی ئەوش لە جابری ئەوش لە ابی طفیلیش ئەوش لە علی و عمار هەردووکیان پێکە و دەڵێن پێغمبەری خۆشەوی سەلم قنوتی دەخوێندەوە لە نوێژی بەیانی و ڕۆژی عرفە دراوەتە پاڵ پێغەمبەری خۆشەویست سەو سەلەم ئەمە پێی ئەڵێن مەوضوع مەوزۆعیش لە زمانەوانی لەوە هاتووە کە شتێک بدرێتە پاڵ کەسێکی تر شتێک کە بدرێتە پاڵ کەسێکی تر ئەوە پێی دەڵێن مەوضوع و لە زاراوەدا بریتییە لە درۆکردنی ڕاوی لە فەرموودەدا بە جۆرێک کە شتێک، کارێک، قسەیەک بداتە پاڵ پێغەمبەری خۆشەویست صلی اللە علیە وسلم کە ئەو نەیفەرمووە و ئەنجامیشی نەداوە و ئەم کارەش، ئەم درۆ هەلبەستنەش بە ئەنقەستەوە بکاتن. درۆ بە زاری منەوە بکاتن با جێگەی خۆی لەناو ئاگردا خۆش بکات لێرەدا متعەمی دەنواتە بە ئەنقەست وە کەسێک دەبینی بە خەتە بە هەڵەدا دەبینی تووشی هەڵە دەبیتن لە گێڕانەوە ئەمە جیا دەکرێتەوە لۆیە ئەگەر کەسێک بێت و بە ئەنقەست ئەم کارە بکاتن ئەوە کەسێکە وەضاعە دەجالە درۆزنە و بە هیچ شێوازێک ئەگەر بێت و ئەمەی لەسەر تاقی کرایەوە و لەسەری ساغ بۆەوە ئیتر فەرمودەی لێوەرناگیرێتن وەکو عقوبەک ئەمەش لە مەترووک پلەیەک خراپترە. مەترووک گوتمان هەر چەندە کە کەسەکە جێی سیقە نییە و فەرموودەکە ڕەت دەکرێتەوە وەرناگیرێتن لەبەرئەوەی کەسێکە لە قسە ئاساییەکانی خۆی درۆ دەکاتن و کەسێکی لاوازە لاوازیەکەی گەورەیە پێچەوانەی بنەماکانە کارپێکراوەکانە و تەفەڕوودیش دەکاتن ئەوجە هەموو ئەوەکانی لێ کۆبوویتەوە ئەما مەوزوع هەر وەکو ئەوە نەبیت لە لە مەقامی بەیان کردن نەبێتن هەر ناچیتە خانەی فەرموودەوە دیارە زاناکانیش وهروا پێشەوەی لەسەر تەلیفاتیش و زانایانش لەسەر جیاکردنەوەی ئەو ئەو هەڵبەسراوانە لە فەرمودەکانی تر قسە بکەین باسی فەرمودەکەی تریش بکەین کە من حدث عنی بحدیث یری، یری، انه کذب فهو احد الکاذبین، هەر کەسێک فەرموودەیەک لە من بگێرتەوە لۆی ڕوون و ئاشکرا بێ کە ئەمە درۆیە ئەوا ئەو ڕاویەش یەکێکە لە دوو درۆزنەکە. واتە خۆی درۆزنە و ئەو کە سەشی کە لێی ڕیوایەت دەکاتن ئەو کە هیچ کەس دەزانیتن کەسێک درۆی کردیە بە زاری پێغەمبەر سەو سلم خۆشی ئەمە دەزانیتن و ئەو ڕاستیە دەزانی و ئەو کەزبە دەگێڕیتەوە دەبیتە درۆزنی دووەم. لە دوو درۆزنی یەکەم کە ڕاویە سەرەکیەکەیە کە درۆ ئەوەکەی درۆەکەی کردوە ئەوەش کە دەگێڕتەوە لێی لێی دەگێڕتەوە ئەویش دەبیتە درۆزنی دووەم خوای تەعالی بمان پارێزیت ئەمەش هۆکاری سەرەکی بووە لەوەی کە زۆرێک لە گەورە هاوڵانی پێغەمبەری خۆشەوی سەلی اللە علیە وسلم خۆیان پاراستووە لەوەی کە زۆر ڕیوایەت بکەن بۆ نمونە دەک زۆر دەبینی ئیمامی ئەبوبەکر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ ئیمامی عەمەر ڕیوایەتیان لە پێغەمبەری خۆشەویست صلی- صلی الله عليه وسلم زۆر کەمە هەندێک ئەوە دەدەنە پاڵ اه، مەشغولیەتیان سەرقالبوون سەرقالبوونیان بە ئوموری خەلافەت بەڵام هۆکاری سەرەکیەکەی حرسی ئەوان بووە ترسی ئەوان بووە خوا اه، بۆ ئەوەی خوای نەخواستا تووشی گوناح نەبن ئەمەش واتای ئەوە نییە ئەوانەی کە زۆر فەرموودەیان گێڕایتەوە کەسی لە خواترس نەبووینە یا حەریس نەبووینە نەخیر بەڵام ئەمەش ئی سەردەمێکە دەبی جیاوازی بکرێتن لۆێ ئەو کەسانە کە شوبهە دروست دەکەن لەسەر فەرمودەکانی پێغمبەری خۆشەوی سەلاسەلم سنەتەکەی زۆر جار دەبینن دەڵێ، یا بئەڕد القیڕە دی، دیارە ئەو شوێنەی کە لێی هاتووە ئیمامی ئەبوو هۆڕی ڕازا ڕحمەت خوا لەسەر بێتن دەوس ئەو شوێنە مەمونی زۆر بووە بۆ ئەڕدیل قرە دیش ناو دەبا ئەمە مەبەستی ئەوەیە مەبەستی لۆ دووشت دەگەڕێتەوە یەک ئەو سەردەم کە ئیماۆمەر ئەو قسەی فەرمووە نزیک بووە لە سەردەمی دابەزینی قورئان، بۆ ئەوەی قورئانیش هێشتا لەو سەردەمە نەنووسرابووەوە یا خەریک بوو تازە دەنووسرایەوە، بۆ ئەوەی تێکەڵ نەبی لای خەڵکی ئەوانە کە ناشارەزانە لێیان تێکەڵ نەبی فەرموودە و قورئان، یەک لەوە بوو، ئی دووەمەنیش ئەوە بوو کە، حرصی ئەوان بوو لەوەی کە خوای نەخواستە زیاد و کەم نەخرێتە ناو فەرموودەکانی پێغمبەری خۆشەویست وسلم ئینجا کە سەردەمەکە گۆڕا و پێویستی پیا هەبوو گەورە زانانی تریش و فەرمودان گێڕاوە و بۆ خەلکیان بەیان کرد و بەرەکاتی ئەم گێڕانەوەش هەتا ئەو ڕوو هەتات کۆتایی دنیا بەردەوام دەبێتن ئیبن جەوزی ڕەحمەتی خوای لەسەر بێ کتابێکی هەیە بەناوی مەوضوعات بەڵام وەک ئیبن عثیمین ڕەحمەتی خوای لەسەر بێتن لە شەرحی خۆیدا دەفەرمێت زانان پێیان وایە ینی هەر کتابێک کە لەسەر مەوزوعات دانرابوو بە تایبەتی ئی هەندێک زانا کە مەشهورم بە تەساهل لە بواری مەوضوعات ناکرێ پشتیان پێ ببەسن بڵێن وەڵا لەبەرەوەی ئیبن جەوزی مەسەەن ئەو فەرموودەی لە مەوزوعاتی خۆی هینایتەوە ئەوە فەرموودەیەکی هەلبەستراوە و تەواو ڕەت دەکرێتەوە و هیچ جێگای وەر ئەوە نییە لە هەلوەستەکردن نیە نەخێر چونکە دیارە هەندێک فەرموودە هەیە کە گەورە زانانی وەکو ئیمای مسلم بە سەحیحیان داناوە بەڵام ئیبن جەوزی بە مەوزوعی داناوە لەبەر ئەوەی شروعی بە مەوزوعدانان لای ئیمام ئیبن جەوزی ئاسان بووە زۆر بە ئاسانی فرەرمودەیەکی حکمی لەسەر دەدا بە مەوضوعی وەش مەسلەکە ئێمە خۆمان لە هەرلان قورتێنین مەناهێجی محەدسینمان هەیە کە هەر زانایەک ڕێچکە و بنەمای تایبەت بەخۆی هەبووە بۆ حوکمدان بەسەر حەدیس و بەسەر ڕاویەکان بەسەر سەنەدەکانەوە هۆکارەکان چ بوونە لە دانانی مەوزوعات هەندێک هۆکار بریتی بوونە لە دەمارگیری لەسەر مەسهب بریتی بووە لە دەمارگیری لەسەر مەسەب کەسێک لەسەر مەسەبێکی خۆی بە تایبەتی ئەوانای کە دەڵێن مەسەب مەسەبی ئەهلی سنە و جەماعتی لێبینە دەر مەزاهبی باتل فیڕقی باتل ئەوانە لەسەر ئەوەش کە لەسەر گومڕایی بوون بیداوە دەڵالت بوون دەدیتی داندید کە هیچ بەلگەیەکیان نییە نەسێکیان نییە کە پاڵپشتی بکات لە گومڕایی خۆیان زەلالەت و بیدعی خۆیان هەڵدەستان بەدانانی هەلبەسراوەکان بۆ پشگیری لە مەسەبی خۆیان و هۆکارێکی تر لەوانە ناوازەبوون بە دیارکەتن بۆ ئەوەی شتێک بڵێن کە خەلک پێشتر نەیگوتووە یا هەندێکیش تریش بە گۆتەی خۆیان دانگۆ ئێمە درۆ دەکەین بە زاری پێغەمبەری خۆشەویست سەو سەلەم هەندێک شتی جوان دەدەینە پاڵ پێغەمبەری خۆشەویست سەو سەلەم لەبەرەوەی جوانە و خزمەتی دین دەکا و بە گۆتەی خۆن ئەمەش نیازێکی زۆر پیس و گلاوە هۆکارێکی تریش منافقەکان کافرەکان زندیقەکان لە بەرگی دیندا هەڵدەستان بە دانانی هەندێک فەرموودە بۆ ئەوەی ئەفکاری بۆگەنی خۆیان کوفریات و شرکیات و ئەو شتانە کە شوبهاتن و ئەم مەنزومەیە کە ناوم ناوە بەیقونی هەر وەک مرواری و گەوهەری پارێزراو، پارێزراو ڕیزم کردوون، مەکنوون واتە ئەگەر شتێک بە نرخ بێتن لە ناو سندووقێک هەلی گری دەڵێت وەکو ئەو جەوهەرێکە نایابە هەلگیراوە ئەمانم لە دوویەک ڕێز کردیە و ناوم لێ ناو مەنزومەی بەیقونی فەوقە سەلاسینی بئەڕبەعەتین ئەتەت، ئەو مەنزومەن مان کۆتایی پێ هینا لە خوێندنەوە و شیکردنەوەی و ئینشااللە تاقیکردنەوەی ئەلیکترۆنیشمان دەبێتن و لە دووتوێی نامیلکەیەکی بچووک یا کتێبێکی بچووک بە زمانی شیرینی کوردی ئامادەمان کردووە و گۆڕانکاری کۆتایی بەسەردا دێنین شەڵا دەخینە بەردەستی ئەوانەی کە خولیای فێربوونی زانستی شەرعین شاڵە هەر کەسێک حەزی لێبێتن دەتوانیتن ئەو تۆمارە دەنگیانەی ئێمە کە نۆوانەیە هەمویان گوێ لێ ڕابگریتن کتابەکەش بخوێنیتەوە و هەر کەسێک ئەگەر بێت و ئەم تۆمارە دەنگیانە گوێ لێ بگریتن و کتابەکە بخوێنیتەوە بە سەرکەوتووی لە تاقیکردنەوەی کۆتایش دەربچێت کە بە شێوازە ئەلکترۆنی ئەنجام بدەن ئیشاڵە ئیجاازەی سەنەدی ئەم منزومەشی پێ دەبەخشین بەڵام بۆ ئاگاداری جەنابتان ئێمە هیچ سەنەدێکمان نییە نەمان زانیوە پێمان نەگەیشتووە کە سەنەدێک هەبیت هەتا ئیمامی بەیقونی بەلکو ئەوەی هەیە ئەو سەنەدانەیە کە متەسیلن لە ڕووی شەرحەوە یعنی لە ئەم شارەحە لە شارەحێکی ترەوە بە سەنەد وەریگرتووە ئەوش لە شارەحێکی تر یانی لە شارحەکانەوە ئەو کەسانەی کە مەنزومەیان شی کردیتەوە و الحمدللە ئێمەش ئەو مۆڵەتەمان لە شیوخ خۆمان وەرگرتوە ئەوانیش لە شیوخی خۆیان و ئەو کەسەش کە لە ئێمەوە مۆڵەت وەرەگرێتن دەتوانیتن لەمەو دوا ئەم مەنزومەیە شی بکاتەوە بەو شێوازەی کە ئێمە شیمان کردۆتەوە و ئەمەش هەروەک چۆن لە شووی خۆمان وەرمان گرتووە دەتوانن سوودیش لە تۆمارە دەنگیەکانی ئێمە وەربگرن لەوە لەو نامیلکە و کتابە وەربگرن کە وەقفە فی سەبیل الله و لە پێناو خۆیدا ئیشاڵە بەلاو دەکرێتەوە واخر دعوانا أن الحمد لله رب العالمين والصلاة والسلام